الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه لەو هەڵانە و لەو مخالەفاتانەی کە لە مانگی ڕەمەزانە جۆمان لەیانە بێ وەک باسمان کرد لە دەسەکانی ڕابردووە لە باس و بابەتەکانی ڕابردووە وتمان بابەت و باسی ئەو ڕەمەزانە دەکەین بەو هەڵە و سەر پێچیانەی کەوا لە عەقیدە و ئیمانە یاخود لە عیباداتە مسلمانان ئەنجامی ئەین بۆی خۆمانی لێ ئاگادارکەین و تا نەکەوینە ناوی ئەوە بوو باسی ڕەمەزانمان پێشخست ئەو مخالەفاتانەی کە لە ڕەمەزانانە ئەکرێن بۆ ئەوەی کەواتی نەکەوین بە ئیزنی خی تەعالا و بەشێکی باشمان لەو مخالەفاتانە باس کرد کە پەیوەندی بە ڕۆژوە و بە شەو نوێژەوە و هەروەها هەندێک ماوە کە ئێستا پێویستە باسی بکەین شاڵە ئەویش ئەوەیە ئێمە لە مانگی ڕەمەزانە جۆمان لە هەندێک حەدیز ئەبێ لە فەزلی ڕەمەزانە یاخود ترساندنی ئەو کەسانی کە ڕەمەزان ناگرن بەڵام بەداخەوە زۆربەی ئەو حەدیسانە صحیح نین حەدیسی صحیحمان هەیە کە پشتگوێ خراوە حەدیسی ضعیف و مەوضوع ئەهێنن باسیەکەن و ئیدن بەگوێی ئەو خەڵکانەیە لەلای ئەو خەڵکانە ئەو حەدیسانە بوون بەچی بوون بۆ حەدیسێک کەوا گوایە پێغەمبەر وای فەرموو عەلەیهی الصلاة والسلام بەناوبانگترینی ئەو حەدیسانە حەدیسێکی زۆر دوور و درێژە کە دەڵێ بەشێک لە حەدیسەکەی ئەڵێ مانگی ڕەمەزان مانگێکە بیدایەتەکەی ڕەحمەیە ناوڕاستەکەی مەغفرەیە ئاخیرەکەی عیتقە لە نیرا لە ئاگری جەهنم لە سیلسیلەی صحیحە لە مجلدی لە سیلسیلەی ضعیفە لە مجلدی چوار بە ڕقم 1569 باس کرا و هەر کەسێک ئەیەوێ لە ضعفی حەدیسەکە بکۆڵێتەوە ئەتوانێت بگەڕێتەوە بۆ ئەو سەرچاوەیە حەدیسێکی تر لەو حەدیسانەی کە ضعیفە کە صحیح نییە ئەدرێتە پاڵ پێغەمەری خواسە لە الله عليه وسلم گوایە فەرموویەتی اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ئوممەتەکەم بیزانیایە کە ڕەمەزان چەند فەزڵی گەورەیە ئەوە ئەو کاتە حەزیانەکرد ساڵەکە هەمووی ڕەمەزان بێ ئەمەش حەدیسێکی صحیح نییە ضعیفە وەکو ئیبن و خۆزەیمە و ئیبن جەوزی ئەوان باسیان کردووە لە تایبەتی ابن الجوزی لە کتابی مەوضوعات حەدیسێک لەو حەدیسانەی زۆر زۆر باوە کە زۆر جار لەوانەیە گوێتان لێ بووبێ دەڵێ من ئەفطر يوما من رمضان من غير عذر ولا مرض لم يقضه صوم الدهر وإن صامه هەر کەسێ ئەگەر ڕۆژێ لە ڕەمەزان بشتێنێ بەبێ عزر بەبێ نەخۆشی ئەگەر بە بەردەوام ساڵەکە یاخود عمری هەمووی بە ڕۆژوو بێ ناتوانێت جێگەی ڕۆژە بگرێتەوە لا تقولوا رمضان فإن رمضان من اسم من اسماء الله ناوی خوایە ڕەمەزان بڵێن مانگی ڕەمەزان ئەمەش صحیح نییە هەروەها حەدیسی ئەو دوو ئافرەتەی کە زۆر جار بیستوتانە کە بە ڕۆژوو بوون بەس غیبەتیان نەکرد و دوایی گۆشت و خوێنیان هێنایەوە ئەوش صحیح نییە هەروە حەدیسێکی ترمان هەیە ئەمەیان کە زۆر باوە لە لای مامۆستایانی ئاینی بە خەڵکەکە ڕادەگەین کە صحیح نییە بۆتە هۆی ئەوەی شتێکی خێرێکی گەورەی لە خەڵکەکە منع کردووە کاڵی دا سمتم فستاک و بیلغەداد ولا تستاک و بیلعشی ئەگەر ئێوە بە ڕۆژووبوون بەیانەکەی تا نیۆڕۆ سیواک بکەن لە دوای نیۆڕۆ بە سیواک مەکەن ئەم حەدیسە صحیح نییە ئەمەش بۆتە هۆی ئەوەی کەوا زۆربەی مسلمانان بۆنی دەمی ناخۆش و بڵاویەکاتەوە بە عالەمە وەکو چەند جاریشی شارەتمان پێ برای بەڕێزی مسلمانم بۆنی ناودەم کە پێغەمەرە فەرمی سەل الله عليه وسلم هی ڕۆژوەوان لە لای خوا لە میسک خۆشترەوە لە ڕۆژی قیامەتە لێرە نییە کەس لە ئێمە نییە بڵێ وەرە دەی بێنە بزانم بە ئەو میسکە بۆن کەم کەس تااقەتی ئەوەی هەیە کەس تااقەتی ئەوەی هەیە بەعکسەوە تۆ بێزارەبی جا هەندێک دەڵێ چی بەداخەوە یان هەندێک لە فقەهاش وایان وتووە دەڵێ کاکە ئەو بۆنە ناخۆشە مەبڕەوە لە لای خوا خۆشە بە سیواک مەی بڕە باو بۆنە ناخۆشە هەرتیا بێت ئەمە صحیح نییە ئەو حەدیسە جا بزانە کاری کردووە لە چی لەوەی کەوا تۆ نەتوانین لە لای برا مسلمانەکەتەوە ڕاوەستی لە نوێژا بۆنی ناخۆشی دێ بەسەرتا بەعکسەوەی مە چەند جاری شارەتمان پێ وتمان تۆ ئەبێ دەستنوێژ بگری دەستنوێژیش ئەبێ ئاو لە دەم ڕادێ حتا لە علەما فەرمی ئاو لە دەم ڕانەیە دەستنوێژەکەت قوبول نییە إذا توضأت فمضمض ئەگەر دەستنوێژت گرت ئاو لە دەمت ڕایە حەتا ئاو لە لوت ڕایانیش پێغەمبەر فەرمی صلی الله علیه و آله وسلم داوای کردو ئاو لە کەپوو لە لوت ڕادەین دەڵێ الا ئەگەر بە ڕۆژوبی مبالغەی تیامەکە ئەڵێ ناڵێ مەیکە ئاو لە دەم و لوت دەبێ ڕابێ هەروەها یەکێکی لەو حەدیسانە کە هاتوواڵێ نەوم الصائم عیبادە ئەوش صحیح نیە وەکو حەدیث با گوێی بۆ شل کەین بزانین دەربارەی ڕەمەزان و مەترسی لەوەی کە ئەگەر کەسێ ڕەمەزان بە ڕۆژوو نەبێ ئەو کەسە لە لای خوا چۆنە ئەمە حەدیسەکەی پێغەمەری خوا فەرمی عليهەی سەلات وسلام خەو دەبینێ و خەوی پێغەمەرانیش حەقە ها منیان برد بەرەو کۆ بەرەو شاخێکی سەختی ترسناک وعر لە زمانی عەربی عنی سەخت ترسناک فقالا ئیسعد بە پێغەمبەریان و لە خەوەکەیان سەل الله عليه وعلی وسلم بەسەرکەوە ئەو شاخە بڕۆ بەسەریا بڕۆ لەسەر لوتکەی شاخەکە فقلت إني لا أطيقه اینجا گوێ بگرن براکان إذا أنا بأصوات شديدة گوێم لێ قیژە و هاواری زۆر ئەکرێ ناڵە ناڵ و هاوار هاوارێکی زۆرم گوێ لێ قلت ما هذه الأصوات لە دوو کەسەکەم بود ئەوە چی ئەو دەنگە دەنگە قالوا هذا عواء أهل النار ئەوە لورە لوری جەهنەمیەکانە لە تاو ئاگر و عەزابی خوالورێنن وەکو گورگە لورێنن ثم انطلق بي دوای وتیان بڕۆ بڕۆ بە شتی تریش ببینی عنی فإذا أنا بقوم معلقين بعراقي بهم بینیم کەسانێک هەڵواسراون بە ڕەگی قاچیان ئەو ڕێگەی قاز ئەو ڕەفیسکەی قاز لە خوارەوە هەموو کەسێک دوو ڕەگی هەیە لە خوارەوە بەسەربەرەوە ژێری هەڵواسراون شۆڕبوونەوەی خۆر لە ئاستی زەوییەکی دەشتایی یاخود بەحر بۆ ناو نەبینرێ ئەبێ ئەو کەسە لەو کاتەیە بانگ با ئەمما گەر بانوێژێ پێش ئەوە بانگ با یا دوای ئەوە بانگ با ئەوە حساب نییە ئاگادار بن بانوێژ کەسێکی ضامنە پێغەمبەر مؤتمەنی کردووە لەسەر ئومەتە صلی الله علیه وسلم دەبێت زۆر وریا بێت ئەمڕۆش هەمووتان ئەزانن هەڵواسراوە سەعات ئەوەندە بانگەیە وەلەو ئیشارەتیشمان ناوە بەو سەعاتە جاری وایە بینی بانگ لە کاتێکا ئەدرێ کە دەقیقەیە دوو دەقەیە سێ دەقە خۆر ئاوا بووە ئینجا ئەوەی داناوە ئەوەی احتیاطی داناوە احتیاطە لە شەرعا مەقبول نییە واتە لەگەڵ بینیت خۆر ئاوا بوو لە عەرزێکی دەشتایی یا لەسەر بەحر کە ئاوا دەبێ ئەوە یەکسەر مەغریبە بانگ با یا بانگ نێ ئەوە مەغریبە پێغەمبەر وا فەرمی سەڵاسم بۆیە بێ بانگێژ ئاگاداری ئەوە بێ جا ئەگەر لەو حاڵەتەیە پێش ئەوە بوو بانگیە بڵم پێش ئەوە بوو کە ڕۆژەکەی شکان ئەوە ئەو کاتە ئەو کەسە ئەو عقوبەتەکەیەتی بە ناگرین بەخۆ جا علەما ئەڵێن دە باشە ئەگەر بێت و کەسێک ڕۆژوویەک بگرێت و بەڵام لە پێش کاتا بیشکێنێ ئەمە حاڵەکەی بێ ئەی ئەوەی کە نایگرێ جاگوێ لە ڕاوی حەدیسەکە بگرن دەڵێ فقال خابت اليهود والنصارى ئەو ئەوروپا و ئەمریکایەی ئەمڕۆ بێ چیان لێ بێ لە لای خوای تەعالا کە بەداخەوە موسڵمانان ئێستا هەموو شتێکیان بست بە بست لەگەڵ ئەوانە ئەڕوا ئەوەی ئەمریکا بڵێ تەواو ئەوە تەواو ئەوەی ئەوروپا بڵێ تەواو ئەوە تەواو ئەوەی یەهود بڵێ تەواو ئەوە تەواو مسلمان گوێی لێ ناگیرێ هەمووی سەرمەشقی ئەوانن کە ناگرین بەخوای تەعالا حتا پێغەمەر لە حەدیسێکا فەرمی صلی الله عليه وسلم ئێوە شوێن ئومەتانی پێش خۆتانەکەون بست بە بست بۆگەنیان زۆر زۆر بوو ڕەش ڕەش ناشرین فقلت من هؤلاء وتم ئەمە کێن فقال هؤلاء قتل الكفار ئەمە کوژراوانی شەڕی غەزای بینی مسلمان و کافرن ئەو کافرانەی کا کوژرێن ئەو هەن ئەو هەیان لێت ئەوڕۆ باسی کوشتار و بابەتانە نابێ بکرێ خی تعالا لە قورآە دینەکەی هەمووی لەسەر ئەوە داناوە با بزانی بەداخەوە هەر کەسێ قسەی لەگەڵاکە ئەوڕۆ لە مامۆستایانی بەناو ئاینی دەڵێ کاکە ئیسلامی عنی ترسنۆشی یعنی دیفاعکردن یعنی سەلامەتی یعنی دەستگرە بە کڵاوەکەتەوە بانەی بە یعنی بڕۆ بە ماڵەکە شەقیشان تێڵێ بڵێ الحمد لله چوار شەقیان تێنەڵێم دوانیان تێڵای بڵێ الحمد لله کە چواریان تێڵنێم کەچی ئیسلام وان نییە لێیان مەگەڕێ ئەوانە شوێنیان دۆزەخە خراپترین جێگا ئینتزاریانەکە ئەوانە حتى لە قورآنا خوای تعالا بە پێغەمەری خۆشەویستمانە فەرمێ صلی الله عليه وسلم وحرض المؤمنین تو هانیان دە بۆ شەڕ هەروەها پێی ئەڵێ پێغەمەری خوای تعالا بە پێغەمەر ئەڵێ صلی الله عليه وسلم ئەگەر کەس لەگەڵت نەبوو إلا خۆت بڕۆ بە تاقی تەنها بۆ خۆت بجەنگە ئەمڕۆ ئەو شتانە هەمووی بۆتە چی؟ ها ناویان ناوە چی ئەوروپا و ئەمریکا ئەزانن تێگەیشتون ئەگەر ئەوە لە ناومانە هەبێ و ئومەتی ئیسلام سەرەکەی و ئەوان ژێرەکەون هاتون قانونێکی دووەلیان داناوە ناوی ناویان ناوە تیرۆریستی تیرۆر بە زمانی خۆیان بە زمانی ئێمەزانین یعنی چانی تۆقاندن تەبعەن ئەوە زۆر زۆر درۆیە و قسەیە ئەگەر تۆ سەیری غەزوە و سەریەکان بکەی وەکو ئێستا باسیانەکەین بزانین دیفاع هەمووی یا چوونە سەریشە ئەبێ ئومەت بیرکاتەوە برا بە ڕێزەکانم نابێ ئاوهابین ئایا خی تەعالا پێی خۆشە ئێمە ئاوهابین خی تەعالا پێی خۆشە تۆ دانیشی یا پێی خۆشە تۆ لە پێناوە بجەنگی با لە سوورەتی سەف تەماشاکەین إن الله هەمووتان نەتان بیستۆ پێغەمەری خوا صلی الله علیه وسلم نەمرد هەتا جزیرەت العربیە مفتح کرد هەمووتان نەتان بیستۆ ئەبو بەکر و عمر و عثمان و علی ڕزای خوایان لێبێ نەوەستان هەتاکو ئەو سەر و سەری دنیایان گرت بەڵام گرتن نەک بە زوڵم هاتن من و تۆیان ڕزگار کرد هاتنە ئەو کوردستانە ئەو کاتێک کە ئەم کوردە لەژێر دەستی ڕۆمەکان و فرسەکانە بۆیان چەساندنەوە بە زۆر تاڵاوی پەرستنی ئاگریان پێقوتیان کە ئێستش لە بینەقاقی زۆر کەسێکە ماوە پەنا بخوا وتیان وەرن بۆ پەرستنی خوا واز بێنن لە ئاگر و بەشەر ئاگر و بەشەر مەپەرستە تۆ ئەوەی تۆی دروست کردووە ئەبێ بپەرسترێن نەک ئەوەی دروست کراوە ئەی خوا جزان باتەوە ئێمەیان ئاوها لێ کرد ڕۆژ کەسانێکمان گوێ لێڵێ ئەو عەرەبە پێپەتیان هاتن شەرەف و کەرامەتی ئێمەیان لە ناو برد کچی ئێمەیان وا لێ کرد فڵانی وا بە مەقسەدیان لە سەحابەکانە ها ئەگەرچی ناوێرن لە زۆر لە کۆڕ و کۆمەڵەکانە بە سەراحەت ئەمە بڵێن خصوصا بەرامبەر بە شخصی پێغەمەر صلی الله عليه وسلم چکە زانن کار لە کارە ترازێ الزانون والزوانی ئەوە کچ و کوڕە زینابازەکانن ئەوە ژن و پیاوە زینابازەکانن ئەمڕۆ بە ئێمە ئەوترێن نابێ دەستکاری کچ و کوڕ بکرێت بە کەیفی خۆی با زینا بکە بابیکە یەک قانون نییە بڵێ گەر زینای کرد ئەو حکومەکەیەتی ئللا لە یەک حاڵەت هەڵێ گەر کوڕەکە بە زۆر تعدای لە کچەکە کردەوە حەقی لێسەری بەزەگەر بە کەیفی خۆیان بۆ عافێتیان بێت ئا لەو باخچانی ناو وڵاتمانە بڕۆ تەماشای حرەسەکان کە ئەڵێ والله مامۆستا خەریکە سەرمان تێگەچێت چەند جار پرسیاریان لە من کردووە ئەڵێ باوەشیان بە یەکا کردووە و بە یەکا نووسا و من بۆم نییە بڵێم وامەکە ئەڵێ بڕۆم بڵێم وایان کردووە ئەڵێ تۆ منەگرن زینا حەڵاڵە ڕیبا حەڵاڵە ها کوفر حەڵاڵە هەموو شتێک حەڵاڵە براکانم ئەوەتە ئەو ڕۆژگارەکەی کایبینن شیری قوتوی بەرێ دادە بڕۆ بۆ دەوامەکەت با مناڵەکەت بە شیری قوتو پەروەر دەبێ بۆی عقلی هەر نەمێنێ شیری قوتوی بەرێ با با فوی تێ بکرێ و جەسەدێکی بە حساب جوان بەڵام عقلەکی هیچ و پوچ ئەوانەی ئەم ڕۆیان لێ دەرچوە برا بە ڕێزەکان لەبەر خاتری چی دوو سەد هەزار سێ سەد هەزار چوار سەد بڕۆ لە بەیانی تا سەعات دوو لەسەر مێز و کورسێک دانیشە مناڵەکەشت ڕەوانەی حەزانەکە و بڕۆ شیری سەگی هاتێ شیری کەری هاتێ شیری هەرچی شتێکی هاتێ بابی هاتێ مشیلە نییە ئەوە بۆ پەروەداکە ئەوە حاڵەکەتە بابزانانی هەی ئەوانی ئەو ئەو مناڵانە بەجێ هێڵن و ئاوهایان لەکەن مناڵان گەمەیان نەکرد یاریان نەکرد قلت من هؤلاء وتم ئەو مناڵە جوانانە کێن لە بینی ئەو دوو ڕووبارەیە کەوا گەم و یاریەکەن قال هؤلاء ذرار المؤمنين وتی ئەو مناڵەکانی بڕوادارانن کە پێش بڵوغ ئەمرن خوا هەمویان نەخاتە بەهشت سەیزان تەمەنا بەوە ناخوا بەڕاستی کە باڵغ بوویت مەسئولیەت دێتە سەر شانت مەسئولیەتی ئەو ڕۆژەش ژن و مناڵ و دەوروبەر و هەر کەس لە جێگەی خۆی هەر کەس بە گوێی مەسئولیەتی خۆی تەمە لێریا مەخصدم ئەوە نەبوو کاڵم تەمەنای ئەوان ناکەین مەخصدم لە ڕزگاربوونەکەیانە ئەمما گەر بێت و ئێمە سەیری ئەو کەسە بکەین کەوا تەمەنی زۆر بێ و عملی ساڵح بێ هەر زۆر زۆر زۆر زۆر زۆر ئەجی زیاترە تەنانەت لە کەسێ لە پێش ئەوی شار شەهید بێ حەدیسێکمانەیە دوو کەس یەک شەهیدە بێ یەک ساڵێک دوای و ئەمرێ پێغەمەری خوا عليه الصلاة والسلام باسی فەضل و گەورەی ئەوەی دوایی ئەمرێ ئەڵێ ئەو خێ ئەو ئەجر و پاداشتی لای خوا زیاترێکە لە شەهیدەکە ئەڵێن ئەکرەم شەهید بووە لە پێناوی ئەڵێ ئەکرەمیش ساڵێک نوێژی کردووە ڕۆژووی گرتووە یعنی کردنی عیبادات لە خلالی ئەو ساڵە چەند ئەجر و پاداشی بۆ ئەو شخصە زیاد کرد لە دەرەجەی شەیدیش بەرزی کردەوە ثم أشرف بي شرفا دعي من يعني بدبو شونيكي برز فإذا أنا بنفر ثلاثة يشربون من خمر لهم سيرم كد سيكسم بيني مي أخوانوا قلت من هؤلاء وتم كين أوانا وما يخونوا قال هؤلاء جعفر وزيد وابن رواحة مسلمان نزانا جعفر وزيد وابن رواحة كيه یەکسەر ئەبێ چیمان بیرکەوێتەوە؟ شەڕی موتە ئەو سێ قائیدە پاڵەوانەی کەوا بەگشت ڕووما چوونەوە پێغەمەری خوا عليه سەلات وسلام کاتی خۆی لە دوای سڵحی حدەیبیتر دڵتەمین بوو لەوەی کەوا لەگەڵ قڕیشا سڵحی کردووە کەوتنە ناردنی چی؟ ریسالە و پەیام بۆ دەوروبەر ئەو پێغەمبەرە نەترسا ئازایە صلی اللە علیە وسلم وەکو هەموو پێغەمبەرانی کەش وەکو هەموو ساڵحەکانی کەش کە نەترساون ناڵێ من جزیرەت العربێکی بچووکم بەدەستەوەە چۆن ئێستا بەرهەڵستی کیسرا بکەم یا هێرەقل بکەم یان فلان و فلان و فلان کاغز بۆ هەمویانە نووسێ مسلمانە بن باشە مسلمان نابن چیتان لێ بەسەریە گوناحی هەموو ئومەتەکەتان لە من بێ ئەمڕۆش هەر نەفسی پەیام ئێمە دووبارە ئەکەینەوە ئەڵین سەرکردەکانی عالم پێغەمبەر بمایە صلی الله علیه وسلم پەیامی لەگەڵ هەمووتانە ئەوە بوو وەرن تەسلیم بن بۆ دینی خواجینا هەموو تاوانی ئەو ئومەتەتان لە مل بێ ئومەتەکەش خۆی تاوانی خۆی بە ملی خۆی بەڵام تاوانی ئەو هەموو بچێتە ملتان مادام ئێوە ڕێبازێکیان پیشانەدەن غیری ئەو ڕێبازی خۆی تاالە پێغەمبەر صلی اللە علیە وسلم کە صحابەکانی نارد یەک لەوانە کە ناردی بۆ لای یەکێک لەو سەرکردانە قوبولی نەکرد و کوشتی کە کوشتی پێغەمەری خواست لەسە میستی حەق بکاتەوە سەحابەی کۆ کردەوە مجموعەیەکی کۆ کردەوە فەرمووی قیتالی ڕوون بکرێت لەسەر ئەساسە اینجا تەماشاکەن برای بەڕێزم ئەم شەڕە پێغەمەری خوا صلی الله علیه وسلم خوا پێی وتبوو غەیبی یا بووە کەوا ئەوانە کوژرێن ئەو سێقاعدە هەرسێکیانە کوژرێن کە بریتی بوون لە جعفر لە زەید و لە عەبدوڵای کوڕی ڕەواح فەرمووی یەک لە دوای یەک ئەگەر ئەو کوژرا با ئەو ڕایەکە هەڵگرێ ئەگەر ئەو کوژرا با ئەو ڕایەکە هەڵگرێ ئاوها بۆ شێوازە ئەو بۆ هەرسێکیان کوژرا جا لە کتێبی سیرەیە ئەو بابەتە بە تەفسیلی بازەکە ئەمە بە کورتی باسێکە نیشاءله کاتێک کە ئەمانە هەرسێکیان شەهی دەکرێن خالیدی کوڕی وەلید ڕزای خی لەبێ چیەکە قائیدی جەیشەکە ئەبێت و جەیشەکە ئەگرێتە ئەستۆی خۆی و بە شێوازێکی زۆر لێزانانە و حەکیمانە لە بەرامبەر ئەو هەموو عەدەدەی ئەو ڕۆمانە چیەکە وایان لێکا بە تەختلیتێک کەوا وابزان ئیمدادیان بۆ هاتووە کامان زۆر کە من ئەوانیش زۆر زۆرن ئەو بوو لە ماوەی چەند ڕۆژێکا و مناوەشەیەکی زۆر ڕۆم ترسا وای زانی ئیمدادیان بۆ هاتو ئەمانە و خالید وردە وردە پاشەکشەی بە جەیشەکە کرد و گەڕایەوە بۆ مدینە کە گەڕایەوە پێغەمە سەڵسم پێشەوەی ئەوان بگەڕێنەوە خەواڵەکە یابوو فەرمی ئەوانە شەهید کراون و خالیدیش بەو شێوەیە جێشەکەی هێنایەوە بەڵام مسلمانان ڕێیان وا بوتیان نەخێرەمانە نابواە پاشەکشیان کردایە بە خۆڵباران کردنیان وتیان ئێوە فیرارتان کردووە لە جێژ لە شەڕ بۆ فیرارتان کرد لە شەڕ با بکوژرانایە ئێمە بۆ ئەوەین یانەوە تا سەرەکەوینیا کوژرین پێغەمەری خوا فەرمی سەل الله وسلم وایان پێ مەڵێن ئەلەو ڕۆژەوە خالید ناو برا بە سەیفێک لە سەیفەکانی خۆی تعالا فەرمی بە حکمت و لێزانینە لێزانینەکەی خۆی توانی ئەو جێشە بپارێزێت لەوەی کەەوە ڕۆم لە ناویان بەن جا لێرە نامانەوێت زۆر درێژە بەو قیسەیە بین باسی حەدیسەکە ئەکەین کە فەرمووی سێ کەسم بینی مەیان ئەخواردەوە طبعا خوای تعالی لە قورآن باسی خەمری کردووە باسی مێی کردووە یەک لە ڕووبارەکانی بەهشت ئەوەیە بەڵام وەک ئەوی دنیا نییە بەو شێوازە بێت چاوەڕێ دەکەن تۆش بچی بۆ لایان سەیری ئەم سیانەشکە ئیبراهیم باوکی پێغەمبەران ئیبراهیمی ئازا و نەترس لە بەرامبەر تاغوتێکی گەورەی عێراقا باسی یەخواپەرستیەکە ئەوانیش ها ئاگادار بن خوا پەرستن بە شەریکی بۆ پیاکەن و نەبێ خۆیان نەناسی بێت المهم لێرەیە تەماشاکەین ئەو ئیبراهیمە بە نەترسانە چێتە بەردەمی ئەو تاغوتە هەموو ڕۆژێ تۆ یادیەکەی تۆ بەس ئایا خەیاڵت لەلایەتی خەیاڵت لەدایەتی کە تۆ ئەڵی خوای پلە و پای ئیبراهیم بەرز کرد پلە پای پێغەمەر بەرز کرد ساسم چۆن هی ئیبراهیمت بەرز کردەوە یان هەروە تێپەڕین تر نازای چیاڵێ برام نوێژوان ناکرێ بەخوا بەخوا بێ کەلیمە بە کەلیمە بیری لێ بکەیتەوە بێ یادی بکەیتەوە بێ ئەو نوێژەوات لێ بکە بتکا بە یەکخوا پەرست تەنها ڕووکەیتە خوا ڕوو نەکەیتە هیچ ڕێبازێکی تر پێشەوامان محەممەد و ئیبراهیمە سەل الله عليه وآله وسلم تەماشاکە و موسا ئەو موسایی کە بەرامبەر بە فرعون شخصێکی لێ کوشتون لە پێش پێغەمەرایەتی دوایە ڕات دە ساڵ بزرە بێ دواییەتەوە خوا پێڵێت تۆ پێغەمەری بێ بچی بەلای فرعون هەڵێ ترسم هەڵێ مەترسە بە جورئەت و ئازایەتیە ڕاو پێ ڕاگەێنێ لەبەر تەماشاگەن فرعون یعنی ناتوانێت بیکوژێ بسخوا کوێریەکە لە کوشتنی ئەو موسایە براکەم تۆ ڕاست بڕۆ ئللا خوا سرە دەخاو دوژمنانت لەبەر دەما ئەبەزێنێ بەڕاستی با پێتان بڵێ شەعب مەپەرستن دیموکراتیت مەپەرستن تەنها خوا بپەرستن تەنها ئەڵڵا بپەرستن وتیان دەیکوژین ئەولا ئەولا ئەولا ئەولا خوای تەعالا بەرزی کردو باسە ئەو کوژێنەوە ئەوە بخوا بەرزی کردەوە وا بوو یاوانە بوو بەرامبەر بە دەوڵەتێکی گەورە گەورەی ڕۆمانی هەستا بوو ئەو پیاوە بە تاقی تەناخۆی برا بەڕێزەکەم هەڵی بژێرە بۆ خۆت ڕێگەی خوا لەسەر چاوان هەڵبژێرە هەڵی نابژێری خوا لوتمانشتێنێ سەنەسیم و على الخرطو پاشانە فەرمێ حەدیسەکە بەمە کۆتایی هات ئێمەش کۆتایی مەجلیسەکەمان بەمە ئەهێنین داواکەین لە خۆی تەبار و تعالا کاری دەدەرمان بێ بۆ ئەوەی کەوا عیباەتەکە وەکو من هەج و ڕێباز وەربگرین نەک کەسانێک لە ڕەمەزانە وڵا خەڵک بە ڕۆژەوە منیش بە ڕۆژەوە خوا کاکە تاقەتم نیە بەخوا لە دوای ڕەمەزان بە ڕۆژوو بووم بۆ وڵا لەگەڵ خەڵکەکە خۆشە الحشر مع الناس عيد والله لەگەڵ خەڵکەکە جەژنە بەخوا لەگەڵ کاکە لەگەڵ خەڵکی چی تۆ عیبادەت بۆ خۆ داوا لێ کراوە خەڵکیشت لەگەڵ نەبێتەوە بێ بیکەی ئەوەیە تەقوا ئەوەیە ئیمان ئافرەتانمان نەچن چیەکەن حەب بخۆ حەب بخۆ بۆچی بەخوا تااقەتم نیە دوایی بگرمەوە ئەگەر عادەم پیا بێت بای تااقەتم نییە بگرمەوە خۆی تووشی هزار جێ چڵ و ناڕەحەتی و دەردە سەری ناو ڕەحم و حکم هەموو شتێکەکە بەکار بێنە بەکار بێنە ناڵین ئاگادار بەها پرسیارەکرێ ئافرەتان ئەڵێ من توانم ئەوە بەکاربێنم بۆی ڕۆژۆکە بگرم ئەگە ڕۆژەکە بگرم حکمی چێ بەڵە ڕۆژەکە صحیحە بەڵام بۆ لێ ناگەڕی بە طبیعەتی حاڵی خۆت کە کەوتی تەناو عادە با لە ڕەمەزانیش بێەوە تا خۆ بۆی داناوی نوێژ هەر ناکەی ڕۆژوو بگرەرەوە ئەگەر ئیماندار بین و ڕێک و پێک ناڵین وڵا تااقەتم لێ دوای بیگرینەوە بگرە هیوا هەیە تەماشاکەی چەند ساڵی بەسەرت وڵێ نەم گرتوتەوە چەند ساڵ کە ڕەمەزانی شێ بە ڕۆژوە بێ ها کەواتە ئەو پاڵنەرە هی چییە؟ هی ئەوەیە کە لە تەخوا و لە ئیمانەکەی خۆیەوە هاتووە داواکەم لە خواوە بێ بەڵام وانی ئەگەر وا بواە نایەڵە بەسەری بڕوا زوێگرێتەوە ساری عیلا مەخیرەتی بە ڕبکم